کردووە بۆیە خوای پەروەردگار زۆر بە نزیک ناوی دەبا و دەفەرمێ زۆر نزیکە لێتانەوە ڕۆژی لێپرسینەوە و ڕۆژی لێپێچینەوە غافڵبوون لە قیامەت ڕووکردنە دونیا، غافڵبوون لە عیبادەت، غافڵبوون لە نەخۆشییە دەروونیەکان، غافڵبوون لە دڵمان، ئاگادارنەبوونمان لەوەی کە دڵمان چەندێک دەرد و نەخۆشی دەگرێ، بۆیە بەڕاستی لە ئێستادا دەبێ باش بزانین کە دڵی مسوڵمان، دڵی مرۆڤ، دڵی ئینسان ئایا نەخۆش دەکەوێت؟ ئایا پیر دەبێت؟ ئایا ژەنگ و ژیوار دایدەگرێت؟ ئایا دڵی ئینسانی مسوڵمان قفڵی لێ دەدرێت؟ بەڵێ خوای میهرەبان شیفای دڵەکانمان بە قورئان ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ ئەفەلا یەتەدەبەرون القورئان ئەم عەلا قلوب ئەقفالها بۆ ڕانامێنن بۆ دڵتان ڕاناچڵەکێ بە قورئان دیارە دڵەکانتان نەک قفڵێ ئەقفالها چەندین قفڵی گوناه و تاوان ڕەشبوون و ڕەقبوون بەسەریدا هاتووە ئیماندارانی ئازیز ئێمە زۆر گرنگە دەبێ ئاگادار بین زۆرێک لە پەتا و نەخۆشی دەبینرێ و دەبیسترێ پەتا و ئەنفلۆنزای باڵندە و پەتا و ئەنفلۆنزای گەندەڵی دارایی و پەتا و ئەنفلۆنزای چەندین ژینگە تێکدان و بەنزینی خراپ و بەنزینی دژە مرۆڤ و دژە مەسڵەحەتی مرۆڤ بەڵام لەسەروو هەموو ئەم پەتایانەوە پەتایەک کە لە هەموویان مەترسیدارترە پەتای دڵڕەقبوونە پەتای لە خوا غافڵ بوونە، پەتای کار نەکردنە بۆ قیامەت، بەتایبەتی پەتای کار نەکردنە بەو کارەی کە خوا سبحانە وتعالی مرۆڤی بۆ دروست کردووە. خوای پەروەردگار مرۆڤی بۆ عیبادەت و بۆ ئاوەدانکردنەوەی سەرزەوی و خزمەتی مرۆڤایەتی دروست کردووە. کاتێک مرۆڤەکان ئەرکی سەرشانی خۆیان جێبەجێ نەکەن بێگومان کارەسات ڕوودەدات مرۆڤ کاتێک مرۆڤە کاتێک سوودمەندە ئەو کاتەی کە بزانێ لە کوێوە هاتووە بۆ هاتووە بۆ کوێ دەڕوات بزانێ ئەرکی سەرشانی بریتییە لە خزمەتکردن بە تەواوی مرۆڤایەتی کەواتە ئایا قوتابی و فێرخوازێک بێ سەعیکردن و کۆششکردن بچێتە هۆڵی تاقیکردنەوە پێی دەوترێت قوتابییەکی وشیار و زرنگ و سەرکەوتوو چاوەڕێ دەکرێت نمرە و دەرەجەی سەرکەوتوانە بەدەست بێنێ بەڵام سەعی و کۆششی نەبێ ئایا هیچ فەلاح و جوتیارێک دەکرێ لەم وەرزەدا چاوەڕێ بێ دروێنە بکات و بەروبووم و حاسڵات بێتە دەستی لە کاتێکدا کاری نەکردبێ و دەغڵ و دانی نەچاندبێ و زەراعەتی نەکردبێ؟ ئایا هیچ بازرگانێک بێ شەونخونی و بێ هاتن و ڕۆشتن و بێ بازاڕسازی و هەبوونی دوکان دەکرێ چاوەڕێی ئەوە بێت کە داهاتی بێتە دەست و ساڵانە خاوەنی داهات بێت؟ بێگومان نەخێر. دەی موسڵمانانی ئازیز! خوای پەروەردگاریش چەندین هەل و فرسەت بە من و تۆی موسڵمان دەدات. خوای پەروەردگار حیکمەتی شەو و ڕۆژ کە دروستی کردووە بۆمان ڕوون دەکاتەوە و دەفەرموێت، اللە جل جلاله ئەو زاتەیە کە جعل اللیل والنهار خلفة لمن اراد ان یذکر او اراد شکورا بەندەی ڕاستەقینە لەگەڵ شەو و ڕۆژدا بەم ئایەتەی خوای میهرەبان مامەڵە دەکات خوای پەروەردگار بۆ شەو بەدوای ڕۆژ و ڕۆژ بەدوای شەودا دێنێ خوای پەروەردگار بۆ هەفتە و مانگ و ساڵی داناوە لمن اراد ان یذکر او اراد شکورا حیکمەت لە گۆڕانکاری شەو و ڕۆژدا بریتییە لەوەی کە من و تۆی مسوڵمان مرۆڤایەتی سوپاس گوزاری زاتی ئەڵڵا بن بۆ ئەوەیە کە ئێمە عەبدایەتی بۆ خوای پەروەردگار لە نێو شەو و ڕۆژدا ئەنجام بین خۆشەویستانم لەگەڵ ماڵئاوایی لە مانگی ڕەجەب لە سەرەتای مانگی شەعبان داین مانگی شەعبان بهێنە پێشاوتان زانایان دەفەرمونون ئەم زەویە دەبێت لە مانگی ڕەجەبدا بکێڵرێت لە مانگی ڕەجەبدا دەبێ تۆوەکە بچێنرێ لە مانگی شەعباندا، کە ئەمڕۆ چوارهەم ڕۆژی مانگی شەعبانە، دەبێ ئەو دەغڵودانە ئاودێران بکرێ، دەبێ بژار بکرێ، دەبێ خزمەت بکرێ، چاودێری بکرێ. دەزانن بۆ؟ چونکە مانگی ڕەمەزان مانگی لێکردنەوەی بەروبوومە، مانگی ڕەمەزان مانگی کۆکردنەوەی حاسلاتە، مانگی چەشتنی لەززەتی ئەو بەروبوومەیە کە کێڵاوتە و ئاودێرانت کردووە و بژارت کردووە، بۆیە خۆشەویستانم ئێمە جیاوازییەک لە نێوانمانا لەگەڵ سەحابە تەنانەت لەگەڵ باوباپیرانیشماندا ئەوەیە کە ئەوان لە دوای ڕەمەزان دوعایان دەکرد شەش مانگ خوا لێیان وەرگرێ، شەش مانگی دیکە دوعایان دەکرد خوای پەروەردگار بمان گەیەنەوە بە ڕەمەزان ڕەمەزان بگەیەنەوە بە ئێمە ئەوان دەهاتن بەڕاستی لە مانگی شەعباندا ئەسپی خۆیان تاو دەدا وەرزشیان دەکرد ئامادە باش بوون بۆ ئەوەی بتوانن لەسەر سفرە گەورەکەی مانگی ڕەمەزان ساز و ئامادە بن توندوتۆڵ بن لە عیبادەتکردنا بۆ خوای میهرەبان کەواتە لە یەکەمین وتاری مانگی شەعباندا لە ژێر ناونیشانی کەیف نەستەفید من شەعبان چۆن ئیستیفادە بکەین لە مانگی شەعبان بەرنامەڕێژی و پلانمان لەم زەمەنی غافڵبوونەدا لەم زەمەنەی کە تیایدا دەژین ئێمە خاوەنی چ پلان و بەرنامەیەک بین من الان نبدأ، لێرەوە دەست پێ بکەین، لێرەوە بڕیار بەین، قەرار بەین کە ئێمە بەندەیەکی ڕاست و دروستی خوای میهرەبان بین. پێغەمبەری ئازیز علیه صلوة و سلام ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێت لە یەکێ لە دوعاکانیدا اللهم بارک لنا فی رجب و شعبان و بلغنا رمضان پەروەردگارا بەرەکەت بخە مانگی ڕەجەب و مانگی شەعبانەوە پەروەردگارا بمانگەیەنە بە مانگی ڕەمەضان پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام باسی فەضل و گەورەی مانگی شەعبانمان بۆ دەکات باسی گەورەی پاداشتی عیبادەت لە مانگی شەعبانا دەکات و دەفەرموێت شەعبان بین رجب و رمضان لە نێوانی مانگی رەجەب و مانگی رەمەضاندایە ذاک شهر تغفل الناس عنه یان یغفل الناس عنه زۆرینەی ئینسانەکان لە بەرامبەر فەضل و گەورەی مانگی شەعباندا لێی بێ ئاگان لێی غافڵن نازانن چ مانگێکی گەورە و پیرۆز و بەڕێزە دەفەرموێ پێغەمبەری ئازیز، گەورەیی ئەم مانگە لەوەدایە سەرنج بەن موسڵمانان، ترفع فیه الاعمال، هەفتانە کردارەکانمان لە دووشەمان و پێنجشەماندا بەرز دەبێتەوە، بەڵام کۆی کرداری ساڵانەمان لە مانگی شەعباندا بەرز دەبێتەوە بۆ خزمەتی خوای میهرەبان، ترفع فیه الاعمال، جەردی ساڵانەمان کتاب و نامەی ئەعمالمان بەرز دەکرێتەوە الی اللە دەچێتە بەردەم بارەگای خوای پەروەردگار پێغەمبەری ئازیز دەفەرموێت فأحب أن يرفع عملي وأنا صائم دەفەرموێت کردارەکانی من کە بەرز دەبێتەوە پێغەمبەری ئازیز دەفەرموێ ئەمن پێم خۆشە ئەلەو ڕۆژەدا کە کردارم بەرز دەبێتەوە بۆ خزمەتی خوای میهرەبان من بە ڕۆژوو بم بەڵێ پێخەمبەری ئازیز ئەم بڕیارە دەدات ئەی دەبێ من و تۆ چ بڕیارێک بین خاوەنی چ پلان و بەرنامەیەک بین لەم مانگەدا بەڵێ پێخەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام ئاگادارمان دەکاتەوە دایکی ئیمانداران زانا و فەقیهە و محەدیثەمان دایکمان عائیشە ڕەزا و ڕەحمەتی خوا لە خۆی و لە باوکی بێ دەفەرمێت دەفەرمێ ما رأیت رسول الله صلی الله علیه وسلم استکمل صیام شهر الا رمضان وما رأیته اکثر منه صیاما من شعبان رواه البخاری دەفەرمێ پێغەمبەری ئازیز تەنها مانگی ڕەمەزان هەمووی بە ڕۆژوو دەبوو جگە لە مانگی ڕەمەزان نەمدی بوو هێندەی مانگی شەعبان تیایدا بە ڕۆژوو بێ هەر دایکمان دەفەرموێت فإنه كان يصوم يصوم شعبان كله تەنانەت پێغەمبەری ئازیز ئەمەندە بە ڕۆژوو دەبوو کە مانگی شەعبان هەمووی دەگێر هەر بخاریە لە صحیحی مسلمدا دەفەرموێ بە هەمان شێوە دەفەرمێ کانە یەسوم و شەعبانە ئللا قەلیلا ڕەواه مسلم کەمێک لە مانگی شەعبان نەبێ پێغەمبەری ئازیز تەواوی مانگەکە وان زۆرینەی مانگەکە بە ڕۆژوو دەبوو ئامۆژگاریمان دەکات و دەفەرمێ خذو من العمل ما تطيقون فإن الله لا يمل حتى تمل رواه البخاري بەردەوام بن هیلاک نەبن لە عیبادەت ئەڵڵاه لە بەرامبەر ئێوەدا ڕادەوەستێ ئەڵڵاه کردارەکانتان ئەژمار دەکا ئەڵڵاه بە ڕەحمەتەوە لێتان دەڕوانێ مەگەر ئێوە ماندوو بن ئەگینا دڵنیا بن خوای میهرەبان بەردەوام ڕەحمەتی خۆی بۆ ئەهلی عیبادەت دادەبارێنێ کەواتە خوشک و برای مسوڵمانم میوانانی ماڵی خوای پەروەردگار لەم مانگەدا یەکەمین کارێک کە من و تۆی مسلمان لێی بەهرەمەند بین بریتیە لە عیبادەتی ڕۆژوو ڕەحمەتی خوا لەوانەی کە بڕیاریان داوە و ڕۆژوویان گرتووە ڕەحمەتی خوا لەوە دەتوانن زۆرترین ڕۆژوو بگرن لەم مانگەدا ڕەحمەتی خوا لەوانەی دووشەمان و پێنجشەمان بە ڕۆژوو دەبن چونکە پاداشتی دووشەمان و پێنجشەمانی ئەم مانگە وەک هیچ مانگێکی دیکە نییە ڕەحمەتی خوا لەو کەسانەی کە دەتوانن بە تایبەتی لە سیانزە و چواردە و پانزەی مانگی عەرەبیدا بە ڕۆژوو دەبن خوشک و دایکی مسلمانم لە سەحیحی بوخاریدا دایکمان عائیشە و غەیری ئەویش فەرموودەیەکمان بۆ دێنن دەفەرموون تەنانەت قەضاکردنەوەی ڕۆژووی مانگی ڕەمەضان دایکانی ئیمانداران دەفەرموون دەمانهێناوە بۆ مانگی شەعبان بۆ چونکە عیبادەتکردن لە مانگی شەعبانە زۆر گەورە بوو دایکمان دەفەرموێت عائیشە ڕەضی الله عنها دەفەرموێ لەبەر خزمەت کردن و لە خزمەتا بوونمان بۆ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ڕۆژوەکانمان لە مانگی شەعبانا قەضا دەکردەوە کەواتە دایک و خوشکی مسلمانم گەر قەرباری مانگی ڕەمەزانی ئێستا بڕیار بە نیەتی قەضا بێنە نیەتی فەرض بێنە ان شاء الله پاداشتی ڕۆژووی سنەتی مانگی شەعبانیشتان بەنسیب دەبێ بەڵام نیەتی فەرض بێن و ڕۆژوەکانتان قەضا بکەنەوە مەڵێن گەرمە مسوڵمانان ابن عمر بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت ڕزا و ڕەحمەتی خوا لە خۆی و باوکی بێ خەلیفەی دووەمی پێغەمبەری ئازیز ئیمامی عمری کوڕی خەتاب دەفەرمێ لە دەشتێکدا بووین هێندێک لە سەحابە سفرەیەکمان ڕاخست نانمان پێ بوو بیخۆین دەفەرمێ شوانێک لێمانەوە نزیک بوو بانگم کرد وتمان وەرە سەر سفرەکە و لەگەڵمانە نان بخووە کە زۆرم لێ کرد وتی برای موسوڵمانم من بە ڕۆژووم وتم تۆی شوان لەم دەشتەدا لەم گەرمایەدا لەم ڕۆژگارە درێژەدا بە ڕۆژووی دەڵێ وتی بەڵێ مەگەر تەمەن مەگەر شەو و ڕۆژ ئەمانەتی خوای میهرەبان نییە شەو و ڕۆژ چ قەدرێکی هەیە ئەگەر ئینسان عەبدایەتی بۆ خوای پەروەردگار تێدا نەکا ابن عمر دەیدوێنێ سەرنج بەن دەفەرمێ وتم ئەی شوان بۆ حەیوانێک سەر نابڕی بۆ ئێمە و بماندەیتێ وتی من عەبدم سەید و گەورەم هەیە ئەمە ماڵی من نییە من ناتوانم تەسەڕف بکەم لەم ماڵەدا دەڵێ وتم دەیکوا ساحێب ماڵ ئاگای لە تۆیە بڵێ گورگ خواردی بڵێ دیار نەما ئیبن عومەر دەفەرمێ بە جۆرێک جوابی دامەوە وتی ئەین الله ئەی خوا ئەی اللە چاودێری هەمومان نییە ئاگاداری هەموو شتەکان نییە ابن عمر دەفەرموێ ئەی عەبدی خوا ویستم بدوێنم ویستم ئامۆژگاری لێوەربگرم بۆیە بڕیار بێت تۆ دەبێ ڕزگار بکرێی و دەبێ ببی بە خاوەنی ئەم حەیوانانە چونکە تۆ عەبدێکی ڕێز لێگیراوی تۆ بەڕاستی لە مانای ژیان تێگەشتووی کەواتە موسڵمانانی ئازیز دەبا ئێمەش بڕیار بەین ئەجر و پاداشتی گەورە بەڕاستی ماندووبوونی دەوێ پێغەمبەری ئازیز دەفەرمی عەلەیهی سەڵات وەسەلام الأجر على قدر النصب ئەجر و پاداشت هێندەی ماندووبوونە هێندەی گەرمابوونە هێندەی تونیەتی بوونە بۆیە بەڕاستی دەبێت لەم زەمەنەدا بە تایبەتی ئێمە ئاگاداری تەواوی عیبادەتەکان بین موسڵمانانی ئازیز ژیان مانایەکی نییە ئەگەر عیبادەت بۆ خوای پەروەردگار ئەنجام نەدەین پێغەمبەری ئازیز دەفەرموێت پێتان بڵێم باشترین کەس بەختەوەرترین کەس کێیە ئەلا ئونەبیئوکم بخەیریکم وتیان بەڵێ ئێمەش دەڵێین بەڵێ ئەی پێغەمبەری خوا قال خياركم أطولكم أعمارا وأحسنكم أعمالا لە سلسلەی سحاحی شێخی ئەلبانیدا هاتووە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ پێغەمبەری خوا فەرمی باشترین کەسە و کەسەیە تەمەنی درێژ بێ کرداری چاک بێ سەحابەیەکی بەڕێز دەفەرموێ سێ مسلمان هاتنە خزمەتی پێغەمبەری ئازیز لە یەک کاتا پێکەوە مسلمان بوون یەکەمیان ڕۆشت لە غەزایەکە شەهید بوو دواتر دووەمیان لە غەزایەکی دیکەدا شەهید بوو، سێهەمینیان لەسەر جێگا تەمەنی مایەوە، لەسەر جێگا وەفاتی کرد. دەفەرمێ هەرسێکەیانم بینی لە بەهەشتا. چوومە خزمەتی پێغەمبەری ئازیز وتم ئەی پێغەمبەری خوا، ئەو سێ مسوڵمانە پێکەوە مسوڵمان بوون، دوانیان شەهید بوو لە مەیدانی غەزا و جیهادا، ئەمەیان لەسەر جێگە وەفاتی کرد، بەس وەڵڵاهی من بینیم سێیەمینیان پلە و مەقامی لە هەردووکیان زیاتر بوو. جا وەڵامی پێغەمبەری ئازیز گرنگە لێرەدا، پێغەمبەری خوا علیە صلوە و سلام وەڵامی ئەو سەحابە بەڕێزە و تەواوی مسوڵمانان دەداتەوە و دەفەرموێ، لیس احد افضل عند اللە من مؤمن یعمر فی الاسلام هیچ کەسێک لەو ئیماندارە بەڕێزتر نییە کە تەمەنی درێژ بێ لە ئیسلامەتی و دینداری و خواناسیدا مضى رجب وما أحسنت فيه وهذا شهر شعبان المبارك فيا من ضيعت الأوقات جهلا بقيمتها أفق واحذر بوارك تدارك ما استطعت من الخطايا فخير فخیر ذوی الفضائل من تدارک، ڕاستە ڕەجەب ڕۆژ خۆ سەرەتای مانگی شەعبانە، بەختەوەر و ئاسوودە و کامەران کەسێکە ئێستا بڕیار با دەست پێ بکا، کەواتە خوشک و برای مسوڵمانم لە ڕۆژوودا دەست پێ بکە، لە جەماعەتی مزگەوتا بەردەوام بە لە قورئان خوێندندا کە شهر شعبان شهر القرآن شهر القراء بچنەوە خزمەتی قورئان شمانگی سەدەقە و خەیر و خەیراتە، ئەو مانگەیە کە تیایدا بەڕاستی فەزڵ و گەورەیەکانی بەردەوام دەبین بە پشتیوانی خوای پەروەردگار باسی دەکەین، خوایە بۆ خاتری اسمی عظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە خوایە بەرەکەتی ڕەجەب و شەعبان بەسەرماندا ببارێنە خوای پەروەردگار بمانگەیەنە بە ڕەمەزان ڕەمەزان بگەیەنە بە ئێمە یا اللە ڕەحمەت و مهرەبانی خۆت بەسەر دڵمان بەسەر وڵاتمان بەسەر دڵ ماڵمانا دابارێنە خوایە میوانی ماڵی تۆین خوایە میوانی ماڵی تۆین یا اللە ڕەحمەتی خۆت بەسەرمانا دابارێنە خوایە لە هەڵە و گوناهەکانمان خۆشبە خوایە ساتە وەختێک کردارەکانمان دێتە خزمەتی تۆ لە کردارێکا بین خوایە تۆ لێمان ڕازی بی خوایە قەڵەمی عەفو و مەغفیرەتی خۆت بەسەر هەڵە و گوناه و تاوانمانا بێنە یا اللە خوایە موفقمان بکە تەواوی عیبادەتەکان بۆ تۆ ئەنجام بین خوایە لەسەر نوێژ و ڕۆژوو موفقمان بکە یا اللە خوایە نەخۆشانێکی زۆر لەسەر جێگا کەوتون یا اللە شیفایان بە خوایە باری دەروونیان چاکە یا رب العالمین خوایە هەڵیان سێنەوە سەر پێ خوایە بیان گێرەوە ناو ماڵ و منداڵیان خوایە بیان گێرەوە نێو ماڵەکانی خۆت خوایە ساز و ئامادەیان کەرەوە بۆ ڕۆژی مانگی ڕەمەزان یا الله خوای پەروەردگار خەڵک و خاکی کوردستانمان لە بەردەم چەندین هەڕەشە و نەخۆشیدان خوای ڕەحمەتی خۆت خوایە ئەم خاکە بە نەسی قورئان چوارهەم خاکی موبارەکە خوایە ڕەحمەتی خۆت بەسەر میللەتی کوردا دابارێنە خوایە هیدایەتی میللەتی کورد بە یا رب العالمین خوایە شەڕ و فتنە و ئاشوبمان لێ دوور بخەرەوە خوایە شیفای بریناری مسلمانان بە خوایە گیراوی مسلمانان بەر بە یا رب العالمین خوایە قوتابیان و خوێندکارانمان سەرکەوتوو کە یا الله خوایە گەنجانمان موفق کە و کاری هاوسەرگیریان بۆ ئاسان کە یا رب العالمین خوایە لە گوناهی دایک و باوکمان خۆش بە